لەبەرئەوەی مرۆڤەکان لە دنیادا جۆراوجۆرن لە بەردەوامی ژیانی ڕۆژانەماندا ڕۆبەڕۆی خەڵکانێکە بینەوە کە هاوار بە ڕوومانداکەن یانیانەیە بەخش و خەڵات لە گەورەکانمان وەربگرن و نمونەی ئەم جۆرە ڕووداوانەش کەم نین. ئەگەر ئامادەباشیی تێدا نەبێ بۆ ڕووبەڕووبوونەوەی نمونەی ئەم جۆرە کەسانە یان نمونەی ئەم جۆرە پێشهاتە قورس و گرانانەی کەوا سووک و ئاسان دەبێ ڕوودانی ئەم جۆرە بۆشاییە قوڵانە لە باوەڕبوون بە خۆتدا لەوەی کە هەستی پێیەکەی بە لاوازی و تێکشکانتدا پێویستە ئامادەباشیی پێشوەختت تێدابێ بۆ ڕووبەڕووبوونەوەی مرۆڤە سەرکێش و قیرسیچمەکان. ئەلەند لە میوانخانەیەکدا میوانێک هاتە پێشەوە ڕووبەڕووی فەرمانبەرێک لە میوانخانەکەدا و وتی بەشک و هۆدەیەکی دوو کەسیم بۆ ئامادە بکەی فەرمانبەرەکەش بەڕێزەوە داوای لێکرد تۆزێک چاوەڕوانی بکە هەتاوەکو سێرێکی تۆمارەکان بکە پاشان وتی داوای لێبوردنەکەم گەورەم ئەو ژوورەی کەوا بەڕێزە داوایەکەی نەمان ماوە بە تەنها ژوورە تاکەکانمان ماوە میوانەکە بە تووڕەیی و گاڵتەپێکردنەوە وەڵامی دایەوە ئەمە گاڵتەپێکردنە ئێوە هیچ ڕێزێک بۆ میوانەکانتان دانانێن، فەرمانبەرەکەش وەڵامی دایەوە داوای لێبوردنت لێکەم گەورەم، بوەستە با تەماشایەکی تری بکەمەوە بزانم بەڵکو ژورێکی دوانی مابێ تا بتوانم بۆتانی دابنێم. پاش ئەوەی فەرمانبەرەکە سێرێکی تۆماری ژورەکانی کردەوە پێی وت، بەداخەوەم گەورەم، هیچ ژورێکی دوانی شک نابەم بەتاڵ بێ، من زۆر داوای لێبوردنت لێکەم. میوانەکەش وەڵامی دایەوە، هیچ شتێک لەو بارەیەوە بۆ من نەماوە، من هەر ژورێکی دووکەسیم دەوێ، ئایا دەزانی من کێم؟ من ئەتوانم دەرت کەم لەسەر کارەکەت. فەرمانبەرەکەش هەر ئەوەی دەوتەوە، پێشتر وتبووی و دووبارە دووبارەی دەکردەوە و پابەند بوو بە وەڵامدانەوەی پڕ لە ڕێزەوە بە ڕوونی. وە لە کۆتاییدا کاتێکا کۆتایی بەو هەڵوێستە هات بە ڕۆیشتنی میوانەکە و هەر لەبەر خۆیەوە نەفرەتی ئەکرد و جنێویەدا وە لەو کاتەشدا میوانێکی تر هاتبوو بۆ کاری ژوورگەتن و بە فەرمانبەرەکەی وت من بەداخەوەم بۆ ئەوەی بەسەر تۆدا هات لە کاتێکدا ئەم میوانە سەرسام بووم لە خۆڕاگری و ئارامی فەرمانبەرەکە وەڵامی دایە وتی نەخێر ئێمە مامەڵە لەگەڵ چەندین جۆری جیاواز لە خەڵکاندا ئەکەین ناکرێ ئەگەر مۆڵەت نەدەین بە کەس بۆ ئەوەی تاوان و گوناه نەکەن بەرامبەرمان و بە ڕوویاندا هەڵگەڕێینەوە و تووڕە ببن کێ دەڵێ ئەو میوانە کێشە و گرفتێکی بۆ دروست نەبووە لەگەڵ هاوسەرەکەی یان لەوانەیە گرفتێکی بۆ دروست بوو بێ لە کارەکەی لە هەموو بارەکاندا ناکرێ مۆڵەتی پێ نەدرێ لەبەر هەڵچوونی تووڕەیەکانم بۆ ئەوەی ئەو هەست بکا بارامی و پشوو بدا من هەر وا دەکەم لە بەرامبەر ئەم جۆرە کەسانەدا. ئەمەش ئەوەیە کە دەڵێین لێگەڕێ با گورزی خۆی بوەشێنێت و بڕوا لە هەمان کاتیشدا لە ساییدا پارێزگاری بە ئارامی خۆم و لێهاتوویەتیم لە گفتوگۆکردنەکانمدا ئەکەم ئەو فەرمانبەرە وەها دەڵێ، من هیچ شتێکم نەدۆڕاندووە بەڵکو ئەو دۆڕاو بوو بەهۆی هەڵچوونیەوە و تووڕەیی زیادی خۆیەوە، ئەم نموونەیە دەگەڕێتەوە بۆ جۆرێک لە ئامادەباشیبوون بۆ ڕووبەڕووبوونەوەی سەرکێشی قیرسیچمەکان و قسە ناشرینەکانیان، ئەوەش پەیوەندە بە پابەندبوون بە بێدەنگی و پاکێتی و بەرزێتییەوە بۆوەی لایەنی بەرامبەرت کۆتایی پێ بێنی بە جەنگەکەی و بڕوا، بەڵام ئەم بڵا و کارەساتانەش هەر هەموویان بەگشتی لەبیر دەچنەوە. لە ڕێگای نوێبوونەوەی ئەم نموونانەوەیە فەرمانبەری میوانخانەکە بە هەمیشەیی ڕووبەڕوویان دەبێتەوە، هەر بۆیەشە فەرمانبەرەکە وای دادەنێ نموونەی ئەم جۆرە دەمەقڕانە جۆرێکە لە نوێبوونەوە. ئەمەش لە ڕاستیدا هەر وایە، ئەگەر بیری لێ بکەینەوە لەوەی ڕوودەدا بەسەر کار و فەرمانەکانماندا بە هەندێک لە دانایی و تێگەیشتنی تەواوەتییەوە چارەسەری بۆ دەکرێت. هەروەها ئاگاداری ئەو ڕاستیەش بە هەڵسوکەوتکردنت بە متمانە بەخۆبوونتەوە بەدیهێنانی بیرۆکەیەکی بنیادناری لە سەر متمانە بەخۆبوونت بۆ بەدی دەهێنێ. ئەگەر ویستت بیروباوەڕت بگۆڕی لە بیرکردنەوەیەکتدا لە چوارچێوەی چارەنووستدا بۆ بیرکردنەوەی بەدەستهێنانی متمانە بەخۆبوون وا بکە کە کردەوەکانت ببووژێنێتەوە بە متمانە بەخۆبوونتەوە، بەڵام چۆن ئەوە بەدی دێ؟ دەتوانی لە کۆڕ و کۆبوونەوەکاندا هەمیشە لە پێشەوە دابنیشی. لەوانەیە هەندێ جار تێبینی پڕبوونەوەی ڕیزەکانی کۆتایی جێگاکانی دانیشتنە کردبێ لە وانەکانی زانکۆ یان لە کۆنگرەکان یان لە کۆڕ و کۆبوونەوەکاندا پێش ئەوەی کەوا ڕیزەکانی پێشەوەی پڕبووبێتەوە ئایا هۆکاری ئەوە دەزانی هۆکاری ئەوەش ئەوەیە هەندێک لە ئامادەبووان خۆیان بە دوورەگرن لەوەی کە دەربکەون. هەندێک لە زانایانی دەروونناسی ئەڵێن هۆکاری سەرەکی لە ناخیاندا ئەوەیە نایانەوێ ببینرێن و دەربکەون ئەمەش لاوازی متمانە بەخۆبوونیانە. بۆ ئەوەی وا بکەی دەری بخەی متمانە بەخۆبوونت هەیە بۆ گۆڕانکاری لە بیر و بۆچوونەکانتدا کەوا دانانی چار بە دانانی چارەنووستەوە پێش بکەوە و هەمیشە لە ڕیزی پێشەوە دابنیشە و مەترسە لە دەرکەوتن سەرکەوتن ئەو ڕێگەیانە بۆ مرۆڤەکان نازانێ کە ئەیانەوێ خۆیان بشارنەوە لە دەرکەوتن و دەترسێن لا ڕوبەڕوبوونەوەی خەڵکانی تر. هەمیشە بۆ هەستێکی بەهێزی متمانە بەخۆبوون سەیری چاوی ئەو کەسە بکە کە گفتوگۆی لەگەڵدا ئەکەی. لە کاتێکدا گفتوگۆ لەگەڵ کەسێکدا ئەکەیت و سەرنجی ئەوە بدە ئەگەر بێت و ئەو خۆی بەدوور بگرێ بە ڕوانینی بۆت سەیری ناو چاوت نەکا ئایا گومانی چی پێ ئەبەی؟ لێرەدا چەندین پێشبینی و گریمانە دروست دەبێ وەکو من لە تۆ دەترسم یان من شتێکم لە تۆ شاردۆتەوە یان من هەست بە لاوازییەکم لە بەرامبەرتدا یان من شەرمەزارم لە خۆمدا دوورکەوتنەوەت لە ڕوانین بۆ چاوەکان لە کاتی گفتوگۆکردندا نیشانەیە بۆ لاوازیت بە شێوەیەکی گشتی. نامەوێت چاوم ببینی هەتا نەزانی چی هەیە لە ناخمدا. بۆ ئەوەی ڕاپەڕاندنی کارەکانمان بە شێوەیەک بێ بووژانەوەی متمانە بەخۆبوونی پێوە دیار بێ، بە تەواوەتی دوور بکەرەوە لە ئەو ڕەوشتانە. بڕوانە بۆ چاوی ئەوەی گفتوگۆی بۆکەی یان گفتوگۆت بۆ دەکا و مەشترسە. تۆ بەم شێوازەت پێی دەڵێی من متمانەم بە خۆم هەیە، من مرۆڤێکی بەهێز و پتەوم، من ناترسم لە تۆ من ترسنۆک نیم لەوەی ئاگات لێبێ چی لە ناخمدایە هەروەها یەکێکی دیکە لەو خاڵانەی کە هەستێکی بەهێزی متمانە بەخۆبوون لای مرۆڤەکان دروست دەکا زانایانی دەروونناسی بەو شێوەیە ڕاڤەی دەکەن و دەڵێن لە ڕێگا ڕۆیشتندا خێرا بڕۆ بە ڕێژەی لە سەدا بیست و پێنج. ئایا لێرەدا پەیوەندییەک هەیە لە نێوان خێرا ڕۆیشتن و متمانە بەخۆبووندا؟ زانایانی دەروونناسی دەڵێن بەڵێ. زانایانی دەروونی وای دەبینن ڕۆیشتنی سست و لەسەرخۆ و گێلانە و هەروەها چۆنێتی لاشەیەکی ناڕێکخراو و شێواو بەگشتی بە دێرخستنی بارودۆخێکی بێزارکەرە لە بەرامبەر بە خۆت یان لە بەرامبەر دەوروبەرەکەشت، زانایانی دەروونی پێیان وایە دەکرێ چارەسەری ئەمە بکرێ بە گۆڕینی بارودۆخەکەیان یا سووربوونیان لەسەر ڕاستکردنەوەی چۆنێتی ڕاگرتنی لاشەیان و بە زیادکردنی خێراترکردنی ڕۆیشتنەکانیان. لە ڕاستیدا کردارەکانی لاشە وەکو ڕۆیشتن و چۆنێتی دانیشتن و چۆنێتی وەستان پابەندن بە کارەکانی عەقڵەوە ئەو کەسەی بە گێل و گەوجی و هێواشییە ڕوا و لاشەیەکی نەرم و نیان و لار و لەوێری هەیە، ئەوانە هەمیشە مرۆڤێکی لاوازن لە متمانەکردن بە خۆیاندا، یان مرۆڤێکن ڕەدی ئەوە ئەکەنەوە شانازی بە عەقڵیانەوە بکەن و زۆربەی خەڵکیش بە هەنگاو هەڵهێنانەوەیەکی مامناوەندییەوە ڕۆن یان نە زۆر یان نە کەم بۆیە دەکرێ وا دایانبنێین کەوا متمانەیان بە خۆیان نییە بە پلەیەکی زۆر و لە نێوان ئەمە و ئەوانەدا هەندێک کەسانی تر دەبینرێن لە ڕۆیشتنەکانیاندا بە هەنگاونانێکی خێراییەوە دەڕۆن و بەژن و باڵایەکی ڕێک و پێکی بەرزکراوەیان هەیە و ئەم لە ڕێگا ڕۆیشتنەشیان بە خەڵکانی دوور و دەوروبەریان دەڵێن بەڵێنێکی گرنگم هەیە یان کارێکی گرنگم لە پێشەوە پێویستە بەدەستی بهێنم من کەسێکی گرنگم هەروەها دەشڵێن لە ئێستاوە تا پانزە چرکەی تر دەبێت سەرکەوتنم بەدی بهێنم لە کارەکانمدا ئەم جۆرە کەسانە ئەوانەن بە تەواوی متمانەیان بە خۆیان هەیە، ئەگەر ئەتەوێ بە تەواوەتی متمانە بۆ خۆت بەدەست بهێنی، سوور بە لەسەر زیادکردنی خێراییەکانت لە کاتی ڕۆیشتندا و بۆ ڕاگرتنی لاشەیشت بە زانایانەوە بارێکی گونجاو و ڕێکوپێکی بۆ هەڵبژێرە و وابکە هەمیشە ڕوانینەکانت بۆ پێشەوە بێ هەروەکو ئەوەی بتەوێ زۆر بە خێرایی بگەیتە ئەو شوێنە دیاریکراوی کە بۆت دانراوە تاقی بکەرەوە و چاوەڕوانی دەرەنجامەکانی بکە. یەکێک لە لایەنە سێر و سەبەرەکانی ژیانی ئێماوەیە کە لەو مرۆڤانە جیابینەوە بنە هۆی ئازار و مەینەتیمان بەڵام دوای جیابوونەوە بە بیرکردنەوە لە خۆیان و کارە ناڕەوەکانیان ڕێگەیان پێدەین کە هەروەک ڕابردوو بەردەوام ئازارمان بدەن کەسێک کە لە هاوسەرەکەی جیابێتەوە بەڵام ناتوانێ یان نایەوێ دڵرەقەکانی فەرامۆش بکا هێشتا تەرکی نەکردوە و لەگەڵیدا ژیان بەسەر دەبا هەرچەندە جیابوونەوەیەک بەبێ لێبوردن و بەخشین وەکو ئەو وایە کە کەسەکان لە بەرچاومان هەڵبگرین و بیان خینە سەر شانمان هەرچەندەی تر نایان بینین بەڵام قورسایی بوونیان هێشتا گوشارمانە خاتە سەر تەنانەت ئەگەر لەبەر خۆشمان بێ دەبێ ڕابردوو فەرامۆش بکەین و هەمووان بەبەخشین تەنیا بەم شێوەیە دەتوانن بە ئاسوودەیی درێژە بە ڕێگەی خۆتان بدەن. خراپترین وشەکان ئەمانەن، ئەمە ئەرکی من نییە، کێشەی من نییە کە، پەیوەندی بە منەوە نییە، ئومێدی گەیشتن بەئارامی، بەختەوەری و ئاشتی، بەبێ هەنگاو خستنە سەر دەرەوەی سنووری ئەرکەکانمان و تەرخانکردنی بەشێک لە وزە و کاتمان بۆ کەسانی تر تەنیا وەهم و خەیاڵە. بەیانی هەموو ڕۆژێک کە لە خەو هەڵەسین بیر لە بەخشین و چارەسەرکردنی کێشەی کەسانی تر کەینەوە و شەوانە پێش خەوتن ئەو پرسیارە لە خۆمان بکەین کەمڕۆ چەند مایلی ژیانمان بۆ کەسانی تر بڕیوە. کات تێر و تەسەلترین گەنجە، کەوابوواگاداربن، بەباشی و ژیرانە کەڵکی لێوەربگرن، هەمیشە هەوڵبدە کەماڵ و پێگەیشتوویی لە هەموو دیاردەکاندا ببینی بەبێت ترس ڕووبەڕووی ئایندە ببەرەوە هەمیشە ئاهەنگی ژیان بگێڕە ئارامی بێدەنگی ئازایەتی ویقار لە زۆرێک لە ئەزموونەکان لەو دەرەنجامەی کە خەڵکی نازناوی سلبی پێدەدەن دوورت دەخاتەوە ڕێگا نەدەی ترس بەرەو دواوە ڕات بکێشێ. یەکێک لە گرنترین یاساکانی هۆکار و دەرنجامەوەیە کە هە بە هەر دەرسێک بدەیت بە دەستەکەی دیکە وەری دەگریتەوە. بەردەوام ئەوە هەڵبژێرە کە خودا هەڵی بژاردووە. چارەنووسی خۆت دیاری بکە، ژیان بە هۆشیارانە هەماهەنگ و بەسوود تێپەڕێنە، بە داخستنی هەر دەرگایەک دەرگایەکی دیکە ئەکرێتەوە، ئەمە یان ئەوە واز لێ بهێنە، خۆت بلکێنە بە هەردووکیانەوە. خیامی شاعیر دەڵێ، قەومێکی بیرکەرەوەن لە ئایین و دین، کۆمەڵێکی سەرسوڕهێنەرن لە گومان و یەقین، لە پڕێکدا دەنگێک دەرهات لە کەمین، ئەی بێ ئاگایان ڕێگاکە نە ئەوەیانە و نە ئەمەیان. ئەو ڕابردووەی کە بیری لێەکەیتەوە ئەو ئایندەی کە لەبەرچاوتە ئەو کاتە ئێستایە. ترس و حەزەر دوو شتی جیاوازن. لایەنی ئیحتیات و ئامادەکاری لەدەست نەدەیت و هۆشیار بە، بەڵام لە هیچ شتێک مەترسە، چونکە ترس بە تەواوی مرۆڤ فەلەج دەکا، لە کاتێکدا کە هۆشیاری دەتبزوێنێت و بەرەو جوڵە دەتبا. ئەڵێن ڕۆژێک پیاوێک لەسەر شەقام سەرقاڵی چاکردنەوەی ئۆتۆمبێلەکەی خۆی بوو لە ناکاو ڕاوچێکی ماسی سەرنجی ڕاکێشا کە لەسەر یەک ماسی دەگرت کابرا بینی ڕاوچێک کە ماسیە بچووکەکان ڕادەگرێت و ماسیە گەورەکان دەخاتەوە ناو ئاوەکە ئەو سەری لەو ڕەفتارە سوڕما. لە ڕاوچێکەی پرسی کە بۆچی ماسییە بچووکەکان ڕادەگرێ و ماسییە گەورەکان بە ئاودا ئەداتەوە؟ کابرای ماسیگر جوابی دایەوە وتی، لە ڕاستیدا حەز ناکەم ئەو کارە بکەم بەڵام چارم نییە، چونکە تاوەکەم لە ماڵەوە بچووکە. پلە پلە تاوەکو لوتکە. ئەگەر فنجانێکی بچووک لە ژێر باران دابنێین، پشکی ئێوە لە ئەندازەی هەمان فنجان دەبێ، ئەگەر قاپێکی گەورە دابنێن بە هەمان ئەندازە ئاوی تێدا کۆ بێتەوە ئەی ئێوە چیتان لە ژێر بارانی بەخشندەی خودا داناوە؟ خۆشەویستان ئەڵقەی ئەمڕۆی بەرنامەی نۆژین کۆتایی پێهات سوپاسی هاوڕێتیتان ئەکەم سوپاسی کاک تاریق ئەکەم لە ژووری کۆنترۆڵ تا بەرنامەی سبەینێ خواتان لەگەڵ